چۆن خەڵکی ئاگادار ئەکاتەوە بە عەزابی خۆی بەوەی کەوا تۆڵەیان لێ ئەسێنێ ئەگەر هەر کەسێ بێت و مخالفەی ئەو شەرعی خوای تەعالا بکە وەکو چەند جار باسمان کردو ئێمە لەسەر دینێکی ڕاست و دروستین ئەلحەمدوللا ئەو دینە ڕێگەکەی وەکو پێغەمەرە فەرمی عليه الصلاة والسلام شەوەکەشی هەر ڕۆژە شتێکی تیا نییە کە ئینسان لەلای نادیار بێ ڕێگەکەمان زۆر ڕۆشنە ڕێگەکەمان زۆر دیارە ئەو لاولای ناوێ ئەو مامۆستایانیانی کەوا لە دینی خوا شارەزا بن هەر ئەوەندەیە لە سەریان بڕن شارەزا ببن و وەری بگرن و پاشان بەڕاستی و بە دروستی لە خەڵکی تێبگەێنن پێچ و پەنای تێ نەخەن خواری نەکەنەوە وە هەر کەسێ لەسەر ئەو ڕێگەی خوای تەعالا ڕابوەستێ و خواری بکاتەوە خوای تەعالا لەعنەتی لێ ئەکا خوای تەعالا لەعنەتی خۆی و مەلائیکە و هەموو خەڵکی لێ ئەکا ئێستا ئایەتێک ئەخوێنینە لەو ئایەتانەی کە سەبارەت بە نەسرانیەکان هاتووە لە مخالفەکردنیان لە دینەکەی خۆیان ناوی عیسایە مەسیح لە مەسحەوە هاتووە هەندێک ئەهلی عیلم ئەفەرموون لەبەرەوەی کەوا مەسحی نەخۆشی ئەکرد چاکی ئەکردەوە دەستی بە نەخۆشە هێنا چاکی ئەکردەوە یاخود لەبەرەوەی زۆر سەفەری ئەکرد مەسحی ئەڕضی ئەکرد یعنی زۆر سەفەری ئەکرد بۆ ئەوەی دینەکەی خوا بە خەڵکی بگەێنێ یەک لە هۆکارەکانیش ئەوە بوو کەوە یەهود بیانگرتا ئەیان کوشت ئەوە بوو لە ئاخر جارە گەلە کۆمەکیان لێ کرد لە ماڵێک ئاویستیان بیگرن و بیکوژن خوا بەرزی کردەوە بۆ ئاسمان یەهود دەڵێ کوشتومانە نەسرانیەکانیش زۆربیان لەو قەنەعەتان کاڵن بڵێ کوژراوە سەلب کراوە لە خاج دراوە خی تعالا فەرمێ وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم نەیان کوشت سەڵبیشیان نەکرد لێیان تێکچوو کەسێکی کە بوو لە جێگەی ئەو عیسا نەبوو کەواتە با بێینەوە سەر ئایەتەکە قالوا ان الله هو المسيح ابن مريم ئەڵێن الله لە لای نەسرانیەکان ئەڵێن مەسیحی کوڕی مەریەمە واتە ئەو خوایە والعیاذ بالله واتە خوا تواوەتەوە لە لاشەیەکە کە لاشەی عیسایە ئەوە خوایە لەسەر ئەرز دێو دەچێ اینجایەوە تەماشاکەم زان خی تەعالا چۆن جوابیانایەتەوە ئالە و مخالفە گەورەیە ئەفەرمێ قل ئەی پێغەمبەر تۆ پێیان بڵێ عەلەیهی سەڵات وەسەلام فمن یملک من الله شيئا إن أراد أن يهلك المسيح ابن مريم وأمه ومن في الأرض جميعا ئەگەر ئێوە اعتقادتان وایە کە عیسا خوایە ئەو خوا پێتانەڵێ چێ دەسەڵاتی لە بەرامبەر خوا هەیە ئەگەر خوای تەعالا عیسای کوڕی مەریەم لە ناو بەرێ نەک هەر خۆی دایکیشی سەیریکە پێغەمبەری خۆیەتی و مەریەمیش کێیە دایکی عیسایە کە چەندێک لە لای خوای تەعالا کەسانێکن عیبادەتیان بۆ خوا کردو خوای تەعالا لێیان ڕازیە بەڵام ئەوێ بە خەڵکەکە بڵێ خوای تەعالا ئەوانە عەبدن ئەوانە خوانین خوای تەعالا ئەتوانێ هەموو کەون و کایناتی خۆی تێک باو لە ناوی بەرێ واتە هیچ کەسێک لە بەرامبەر بە خوای تبار و تعالی ئیلاه نیە شایستەی ئەوە نیە کە بکرێ بە خوا و بپەرسترێ و بە قسەی بکرێ ئەبێ تەنها پەیامی خوا بەڕێوە ببرێ ڕێگەکە خوار مەکەنەوە بە پێغەمەرەکەتا مەڵێن خوا جا تۆ تەماشای ئاەتەکە کە نەفەرمێ إن أراد أن يهلك المسيح ابن مريم ئەگەر بێوێ مەسیحی کوڕی مەریەم لە ناو بەرێ و ئومەه دایکیشی نەک هەر ئەو دوانە بەڵکو ومن فی الارض جمیعا ئینجا ئێمە با ئێستە ئەو دوو دوو کەوانە بخەینە نێوان و من فی الارض جەمیعا یعنی چی بە کوردی هەرچی لەسەر زەمین هەیە هەرچی شخصیات هەیە لەسەر زەمین هەرچی گەورە و بچووک و بە پێغمبەرانەوە ئەڵی بە پیاو چاکانەوەڵی بە پیاو خراپانەوەڵی هەر هەمویان ئەگەر خی تعالا لە ناوی بەرێ شێ ئەتوانێت لە بەرامبەر خوا قسە بکە هەلێرەیا ئیشارەتە بۆ ئەو کەسانی تەکەبورەکەن خۆیان بەزل ئەزانن وەکو شەیتان چۆن خۆی بەزل زانی و خی تەعالا لوتیشکان ئەبێ ئاگادار بن ئەو کەسانی تەکەبورەکەن ئەوە پیاوچاکانن ئەوە پێغەمبەرانن لە ئاستی خوا هیچ دەسەڵاتیان نییە و خی تەعالا بێوێ لە ناویان بەرە لە ناویانەبا ئەی پیا خراپان ئەوە هەر زۆر لە پێشترن کەواتە کەسێک مەکە بە ڕابەری خۆت کەسێک مەکە بە ڕابەری خۆت کە خراپکار بێ چونکە چاکەکاریش خی تەعالا بێوێ لە ناوی بەرێ کەس ناتوانێت لە بەرامبەر خوا ڕابوەستێ ڕۆژی قیامەت هەمومان زیینۆبینەوە کەواتە نابێ هیچ کەسێ بخرێتە ئاستی خوای تبارک تعالی ئەوە هەمووی مخالفاتە وخوای تعالی لێرێ ئەوها فەرمێ فەرمێ گەر بێت و مەسیحی کوڕی مەریەم و دایکی و حەچی لەسەر زەمینا هەیە لە ناوی بەرێ کێتوانێت لە بەرامبەر خوا ڕاوەستی لەبەرەوە بێ قدری خوا زۆر بە گەورەی تەماشا بکرێت تعظیمی خوا زۆر بە گەورەی بکرێت دوایە فەرمێ ولله ملک السماوات والأرض هەرچی لە ئاسمانەکان و زەویا هەیە هەموو هی خوایە هەمووی هی خوایە وەما بینەهما هەرچیش لە نێوانیانە هەیە یەخلق ما یەشا بەخۆی کێ دروست دەکا دروستی دەکا خەلقی ئەوە عەبدی ئەوە ئەوە خوا نییە ئەوە خەلقە ئەوە مەخلوقە مەخلوق مەخلوق چۆن نەکرێت بەخوا هیچ کەسێک لە مەخلوقات ناکرێ بە ڕابەر، بە پەرستراو، کە ئەڵێم ڕابەر مەقسەدم ئەوە نییە ڕابەرایەتی پێغەمبەران نا، یەعنی بیکەی بە چی؟ بیکەی بە کەسێک بیپەرستی و لە غەیری خوای تەعالا و پێغەمبەرانیش ناپەرسترێن ئەوە تا عیسا پەرستراوە خوای تەعالا فەرمێ ئەگەر من عیسا لە ناوبەرم لەگەڵ دایکە کێ توانێت لە ئاستی منایچ بکە واللە علی کل شیء قدیر خوای گەورە بەتوانایە لەسەر هەر هەموو شتێک هەر لەبارەی مخالفاتەوە لە سوورەتی نیسا ئەخوای تەبار و تعالا بۆمان بازەکە لە دوای ئەوەی کەوا باسی میراتمان بۆکە ئەفەرمێ ومن یطع اللە ورسولە و هەر کەسێ بە قسەی خوا و پێغەمبەری خوا بکا علیە الصلوة والسلام یدخله جنات دەیخاتە ناو ئەو بەهەشتانەی کەوا تجری من تحتها الانهار خوای تعالی ڕووباری تیادا ناوە ڕووباری ئاو ڕووباری شیر ڕووباری هەنگوین ڕووباری خەمڕ مەی بە کەیفی خۆت لە کوێ ئەڕۆیت و یەیت لەگەڵ تایە وذلك الفوز العظیم ئەوە گەورەترین سەرکەوتنە تۆ بەدەستێهێنی بەڵام تەماشای عیسیان کە ئینجا ومن یعص الله ورسوله هەر کەسێ سەرپێچی بکا یاخیب بێ لە فەرمانەکانی خوا و پێغەمەری خوا صلی الله عليه وسلم ويتعدى حدوده لە سنوورەکانی خوا دەرچێ و بیبەزێنێ يدخله نارا خالدا فيها ئەی خاتە ناو ئاگرێک کە بە هەتا هەتای ئەبێت تایە بژی و لەه عذاب و مهین خوا قەت ڕحمی پێناکە بەڵکو ئیهانەیەکە ئیهانە لەسەر ئیهانە ئەمانە نابێ ئێمە بترسێنێ. ئەوە لە دوای ئایەتەکانی میرات باسێکە. ئەمڕۆش کەسانێکی خۆبەزلزان لە ئاستی خوا سەربەرزەکەنەوە. چۆن ئەبێ ئافرەت لەگەڵ پیاو فەرقی هەبێ، ئەبێ یەکسان بن. خوای تەعالا بۆ خۆی ئەفەرموێ للذکر مثل حظ الانثیین. ئەوە ئەو دەم درێژە کافرانەی کە ئەوە ڕەخنە لە خوا ئەگرن، بە خوا ئەڵێن خوایە تۆ زاڵمی ستەمت لە ئافرەت کردووە، چۆن ئەبێ پیاو ژن وەکوو یەک وا نەبێ. خوای تەعالا ئەفەرمێ للذکر مثل حظ الانثیین واتە بۆ هەر کوڕێک دوو ئەوەنە بەشی ئافرەتێکی هەیە ئەوە خوا فەرمێ خوا وای داناوە تۆ لەگەڵ خوایە معارەزاکەی تۆ لەگەڵ خوایە توانی شەڕ بکەی بۆیە لێرە پێ دەڵێ گەر بێت و ڕەخنە لەو ئاەتە بگری هەتا هەتایە بۆ جەهنم ملیۆنێ نێژش پێی سفادەی نییە ئەمڕۆ چەند کە زەو قسەیاکە مەحکەمەکان هەمووی لەسەرەوە نین زۆربەی زۆری پێ دەڵێ ئەڵێ بە قانون وا و بە شەریعەت وا یعنی ئەوە من دام ناوە بۆ خۆم وەرە بە قسەی من بکە خوا ژوای و تۆ بە قسەیەکی کەیفی خۆتە بە قسەی ناگەی کەیفی خۆت ڕەخنەژەگرێ لەخوا ڕەخنەی لێ ئەگرێ ئەڵێ وە زوڵمە تۆیکە ئەی خوایە لەگەڵ ئافرەتە ئێمە عەبدی خواین، ژن بین، پیاو بین، کچ بین، کوڕ بین، یاخود هەر شتێک لە ناو ئەم کەونەی خوای تەبارەک و تەعالایە، ئەگەر ڕۆح لەبەر بێ و غەیری ڕۆح لەبەر، ئێمە عەبدی خواین، ئێمە چ دەسەڵاتێکمان بەرامبەر بە خوایە؟ ئێمە هەموومان عەبدی خوا نین؟ کەس دەتوانێت لە ئاستی خوا بڵێ بۆ وا ئەکەی بۆ وا ئەڵێی؟ ئەوە هەمووی کوفرە برا بەڕێزەکان ئەمڕۆ ئێمە لە عالەمی کوفرە ئاژین با بزانین جا ئەو یاخی بوونە ئایەتمان زۆرە دەرباری مەسەلی مخالفات خوای تعالی لە سورەتی نیسا هەرە فەرمێ ئەگەر بانیان کەی بۆ لای چی بۆ لای خوا و پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بڵێ وەرە ئەوە حکمڕانی خوا و پێغەمبەری خوایە لەسەری بڕۆ نایەت خوای تعالی فەرمێ منافقەکان پشتت تێ دەکەن منافق خوای گەورە ناوی بردو بە منافق ئەو کەسەی پشکاتە قورآن و حەدیث ئەو بۆ هەزار و چوارسەد ساڵ هاتووە ئەو قسەی خوایە پوچەڵ بۆ تەواو ڕۆی خوا تەواو ئێمەین کاکە ئێمە خوای عەرزی نێستا خوامان بۆ چییە؟ ئێمە بێ کۆبوونەوەیە بکەین بڵێن نەبوو خوا بەڵێ بۆ ئینسانەکان ئەم ڕەوای لە هاتۆ برا بەڕێزەکە بەڵێ وای لێ هاتووە نە بۆ خوا بەڵێ بۆ ئینسانەکان ئێمە خۆمان حکومڕانی خۆمانەکەین بۆیە قورئان ناوێنێ بە منافق لە کافر خراپتر ئەو کەسەی بە حکومڕانی خواش ڕازی نەبێت خی تبار و تعالا فەرمێ وە سارق و وە سارقەت و فەقتە ئەوەیدیهما خی تعالا حدودەکانی هێناوە لە حکومڕانیە کەسێ عرق بخوا کەسێ زینا بکە کەسێ چی بکە چی بکە چی بکە هەموو ئەحکامەکانی داناوە خوای تەعالا لە قورئانی پیرۆزا فەرمی کێ لە خوا حکمی جوانترە کێ لە خوا حکمی جوانترە بەس پێم بڵێ بەس خەتای خەڵکەکە خۆیەتی خەڵکەکەش ئەڵێ نەخێر خوایە تۆمان ناوێ ئەو حکمڕانانەمانەوێت کە بە ئارەزوەکانی خۆیانیشەکەن چکەگەر وان نەڵێن ناڕۆن ڕازی بن بەو حوکمڕانە و ڕازی بن بەو مەجالیسانەی کە بۆیان دروست دەکرێت کە ڕۆژی قیامەتیش سەرمان بەرز کردەوە دەی با پیاو هەبێ لە ئاستی خی تعاالە هەناسەیەک بە هەمووتانەوازانن یومە یقوم الناس و لرب العالمین ئەو ڕۆژەی کە خەڵکان هەمووی هەڵدەستنەوە بۆ بەردەمی ڕب العالمین وەڵڵا لە پێغەمبەرانەوە، علیهم الصلوة والسلام، لە مەلائیکەکانەوە، لە هەر هەمووانەوە لە ترسا نازانن چی بکەن، چ جای ئەوە ئینسانەکان، ئەوانەی کە قوڕ بەسەر گوناح و کوفر و ضەلالەتیان خستۆتە سەر یەک و خستویانەتە سەر کۆڵی خۆیان و چون بە ڕۆژی قیامەت پێوەی. هەمووی ئەبێ بمرێ کل نفس ذائقة الموت اینجا وەرە بە حقیقت سەیری ناو قەبرەکەت کە براکەم لەگەڵ چەند کەسا ئێمە چوین بۆ سەر قەبران لەگەڵ چەند کەسا ئێمە خۆڵمان کردو بەسەر ئەو مردوانی کە لە بەردەمی ئێمەیان مردون وایە نە تۆش ڕۆژێک لە ڕۆژان ئەو هاات لەکرێ منیش هەمومان کەس نامێنێتەوە ئایسە بیر لە خۆت کەرەوە تەمەنت چەنە؟ ئەگەر تەمەنت پەنجا ساڵە بەخوا تەمەنەکان لە نێوان شەست و حەفتایان بیرکەرەوە دوای سی ساڵی کە تۆ ڕۆیشتوی تەواو بووی کۆتایت پێات جارێک پێغەمەری خوا صلی الله عليه وآله وسلم بە سەحابەکانی فەرموو ئێستا ئەلم لە حزەیە دوای سە ساڵی کە کەس نامێنێتەوە کە هەناسە بە ئەلەوانی کە ئێستا ئەژین لەگەڵمە هەمووی لە بن خۆڵایە ئەوە بیرێ خستنەوە فەرمووی دوای سەد ساڵیکە حتا علەماڵێ گەر خەضری زیندە بەحساب یعنی خەضیر ماش بوو بێ یعنی لەوانە بێ کەوا علاساس نەمرد بێ ئەبوو حەدیسە هەر مردووە چکە فەرمی هیچ کەسێک نییە هەناسە بە لەسەر ئەم زەویە ئاێستا لەم لە حزەی کە من قساکەم و پێغمەرە فەرمی سەڵ وسلم ئەفر دوای سە ساڵیکە هەموو ئەمرێ جا بە ئەو بێبی خۆمان بخینەوە ئێمەش ئێستا هەمومان ئەوەی عمرمان کەمە و زۆرە دوای سەد ساڵی کە ئێمە لە کوێین بیر بکەنەوە دوای سەد ساڵی کە تۆ لە کوێی والله عەلەم بە تاکید لە بن ئەو خۆڵایان هەمومان لە عالمێکان پێوتری عالمی بەرزەخ لە عالمێکان عالمێکە لە بینی دنیا و قیامەتە لە عالمێکین هیچ کەس بە فریامان ناکەوێت هیچ ڕێبازێک و هیچ حیزبێک و هیچ لایەنێک و هیچ بەشەرێک خۆ ئەگەر وتبێتت یا ڕسول الله بە قوربانە بم هاوار ئینجا تۆ کافر و مشریکی چجا ئەگەر بڵێ هەی خراپکاران هاوار بۆ تۆ بچیتە سەر ڕێبازیان چکە خی گەورە قەت بەوە ڕازی نابێت تۆ ئینسانەکان بپەرستی داوا لە ئینسانەکان بکەیت کەواتە ئەو عیسای کوڕی مەریەم ئەوە دایکی ئەوە پێغەمەری خۆشەویستمان سەل الله عليه وسلم قەت ڕازی نیە بە ڕۆژە لە ڕۆژان سەحابەکان بیگەێنە ئاستی خوا فەرمەتی من عبدێکم وەکو ئەو بێ عیبادت بکەم ناتوانم لە خۆم شتێکتان پێ بڵم إلا وحیا وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى قد لە خۆیەوە قسەی نەکردووە دینی خی گەیاندووە خۆ گەر لە مەسائیلی دنیەوییا شتێکیشی باس کردبێ پەیوەندی نەبووبێ بە دین، غەڵەتی کردبێ، فەرموویەتی من غەڵەتم کردووە، خۆتان شارەزاترن بە ئومووری دینی خۆتان، دنیای خۆتان. خۆتان شارەزاترن بە ئومووری دنیای خۆتان، یانی ئەو شتانی پەیوەست نییە بە ئومووری دینەوە، ئەمما ئومووری دین قەت لە خۆیەوە قسەی نەکردووە. دەبیستین ان شاءاللە لە داهاتوو لە دەی ئەخیری ڕەمەزانە اعتکاف باز دەکرێ خەڵکانێک اعتکاف دەکەن بەس بە غەڵەت بە مخالفات اعتکاف بۆ خۆی یعنی خۆ حەبسکردن لە پێناوی خی تعالا لە مزگەوت و لەگەڵ قورئانا مەشغوڵ ئەبی بە تاقی تەنها بۆ خۆت لەگەڵ کەسا مەشغوڵ نابی پێغەمبەری خۆشەویست وابوو عەلەیهی سەڵات وەسەلام لەگەڵ قورئانەکەیان مەشغوڵە بوو ئەو یان ئەو دەشەوە دەوری قورئان یەکردەوە لەگەڵ جوبرەیلە عەلەیهی سەلام ئاەتەکانی دووبارە دەکردەوە حتا ئاخیر جار بیست شەو ئەو اعتیکافی کرد بیست شەو و ئەو ئیعتیکافە گەر کەسێک لە مزگەوتا بێت و دوای بڕوات بۆ لای خێزانی بێت و لە ماڵ ئیعتیکافەکەی دەشتێ بەوە و کەمترین ئیعتیکاف علەمایان باسییان کردووە کەوا شەوێکە نابێت لە شەوێک کەمتر بێ هەیەڵە سەعاتێک لە لە شەوێ نابێت کەمتر بێت هەندێکیش لە ئەهلی عیلم ڕەئیان وایە کە حەدیسەکە ئیشی پێ دەکرێ دەتوانرێت بکرێ هەندێک لە علەماش ڕەئی وایە ئەجا ئێمە ئێستا باسی ئەوانە دەکەین کە دەڵێ دەتوانی بیکەین سەڵات تەسبیح چوار کاتە وەکو چۆن نوێژی نیوەڕۆکەی دعوەیەوە الحمد لله و سوورەتێک دەخوێنی پ جارڵی سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ئەوە لە پێوە باقیەکەی تر لە ڕکوع و لە سەمیع الله و لە چون بۆ سەجدە و لە هەستانەوە لە چون بۆ سەجدە و لە هەستانەوە دەجار دەجار دەجار دەیکەیت بەس بۆ خۆتە بە تەنهایە ها بە جەماعەت نییە ئەمە ئەگەر بڵین حەدیسەکە صحیحە ها یاخود بڵین حەسەنە بەس زۆر لە علەمایان ڕایان وایە ئەو حەدیسە صحیح نییە ئەو سەلاتە وجودی نییە حەدیسەکە صحیح نییە ئینجا تەماشای مخالەفەتەکان کە بۆ ئەو کەسانی کە ئەڵێن حەدیسەکە صحیحە بە جەماعەت کردن یان تەماشاکەی کاتەکەی کاتەکەی بۆ خۆی ئەو کاتانی کەوا دەکرێ لە هەر کاتێکی شەو ڕۆژا بیکەی دەتانی بیکەی ئەوانی کاڵێن صحیح یا حەسەنە حەدیسەکە پاشان یەکێکیکە لەو مخالەفەتانی کاکرێت لە مەسلەی ڕەمەزانە بریتە لەوەی خەڵک گوێ نایەتە لە لێت القدر وەکو پێویست بیبا بەڕێوە وازانێ لە لێت القدر ئەوەیە تۆ ئەبدەن نابێ خەڵ چێتە چاوت بەس مهمێ بە خەبەر بیتر گۆرانی ئەڵەی لەسەر جادا سوڕیتەوە دەف لێی گۆش دەبرژێنی مهمەوە تۆ نەخەوی نوێژی عیشا فەوتێنی ها نوێژی بەیانە فەوتێنی چ مشکیلە نییە شەو بەس مەخەوە مادام ئەو لەیلێ لە هزار مانگ خێری زیاتر بێ کابرا ناخەوێت خەو لە خۆی تۆرێنێ بە خصوصن ئێستا کە شەوەکان چۆنن کورتن ئاسانە ینی ئەوهای لە یەکەن بەو شێوەیە ئەڵێن مهمەیە نەخەوین وانە تەماشای پێغەمەری خواکەن عليه سەلات وسلام ئەفەرمێ ئەگەر دەشەوی ئەخیر بهاتایە خۆی ئامادە دەکرد دوایژەی فەرموو خێزانەکانی بەخەبەر دەهێنا یعنی چی خێزانەکانی بەخەبەر دەهێناکەواتە یعنی بەشێک خەوتون کەواتە ئەگەر بڵێ وڵات تۆزێکیش بخەوم ئیسراحەتکەم معنایوانە تۆ شەوی لە لێت و قدر لە چیز لە دەست دەرچوە ها گرنگ ئەوەیە تۆ ئەو شەو ڕۆژە عیبادەت بکەی عیبادەت ئەو شەو عیبادەت بکەی عیبادەتی ئەو شەوە کە تۆ ئەیکەی و ئەگەر تۆ نەسیبت لەو شەوەیە عیبادەتکردن بێ و بەرت بکەوێ خی تەعالا ئەو شەوە بە هزار مانگ زیاتر بە حساب دەکەن اینجا چی بکەین باشە ئاگادار بن یانی ڕۆژەکانی و شەوەکانی پێش هەموو شتێ پێنج فەرزەکەت لە جەماعەت بکە ئەوە لە دەست مەیە ئەوە گەورەترین نیشە تۆ بیکەیت پێنج فەرزەکە لە جەماعەت پاشان تەراویح لەگەڵ مامۆستای مزگەوتەکەت بکە تا لێ بێتەوە دەست هەڵمەگرە تا سەلامەتەوە لە کۆتایی نوێژەکە ئەم دوانە بازەکەی ئەگەر عیشات کرد بە جەماعەت پێغەمەرە فەرمێ صلی الله عليه وسلم حتا نیوەشە و قیام الليلت بۆ دەنووسرێت ئەگەر بەیانیت کرد بە جەماعەت نیوەکەی تریشت بۆ دەنووسێ یعنی یەک شەوی کامل ئەوە بەس لە نوێژی عیشا و بەیانی ئەگەر بە جەماعەت بیکەیت ئەو دوو نوێژە بکەی بە جەماعەت ئەو شەوەت بە قیام لەیل بۆ نووسرا واگەر لە شەوی لەیلەت القەدرا بێت لە هەزار ماڵ زیاتر خێرت هەیە ئەمە بەس دوو فەرزەکە پاشان لەوانەیە هەندێک ئەمەی لە دەست دەرچێت خوای تەعالا فرسەتی تری یاوە ئەگەر لەگەڵ ئیمامەکەت شەو عیشا و تەراویحەکەت بکەی شەو نوێژەکەت هەمووی بۆ دەنووسرێ بەس عیشا و تەراویحەکە شەو نوێژەکەت هەمووی بۆ دەنووسرێ باشن بەچیەوە خۆمان مەژغول کەین ئەو شەوە ئەو شەوە بە نوێشکردن ئەو شەوە بە قورآان خوێندن لەگەڵ خۆت و خویە گریان و پاڕانەوە و داوای لێبوردن کردن لە خوای تبارک وتعالی نەک کۆبونەوە مسابقات گۆرانی وتن وەک ئێستا بینی لە بازاڕەکان و لەم لاو لەو لاو حتا لە مزگەوتەکانیش مزگەوتەکان زۆربەی زۆری بۆ بەچی برا بە ڕێزەکانم بۆ بە فێقەی مۆسیقا دەف بێنە و لێ بە و سرود بڵێ و فلان شت بکە و کابرا پارێکی زۆر سەرفەکە وەرەکە کە دەی باخەریکی ناخواردن بی صحابە وا نەبوون صحابە لە مزگەوتەکەی پێغەمەرا صلی الله علیه وسلم نوێژیان نەکرد حتا نزیکی بەیانی دوایی ئەترسان پارچەویان لە دەست دەچێت بە پەلە پەلە چونەوە ماڵەوە دوو پارونانیان نەخوارد هاتنەوە بۆ مزگەوت ئەو هەبوو بۆ شێوە جا لە بەرەوە ئاگادار بین ئەو مخالەفەتانی لە لەلێت القدراکرێ ئێمە نەیکەین ان شاء الله یەکێکی کە لەو مخالەفەتانەی کە ئەکرێ لە ڕەمەزانانە کە زۆر گرنگە ئەوە باس کەین لە کاتی ئیفتارکردنەوەیە خەڵک ئاگای لە چی نامێنێ لە دوعاکردن یعنی لەبەر خواردن ئاگای لە دوعاکردن نامێنێ پێغەمەری خۆشەویستمان سەل الله عليه وسلم فێری دوعای کردوین کە بڵین ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله تینوێتی ڕۆی ڕەگەکانمان تێرئاو بوو ئەجرەکەشمان دەستکەوت بە ئیزنی خوای تەعالا ئەوە دەپاڕێیتەوە دوعا بکە پاشان مخالفەیەک هەیە لە دوعاە ئەویش ئەوەیە حەدیسی ضعیف هەیە لە دوعاە اللهم لك صمنا وعلى رزقك افطرنا ئەتا دوایی ئەمە صحیح نییە ئاگادار بە ئەین تۆ دایمە محاولە بکە بزانە دوعای ڕاست لە حەدیثی صحیح وەربگرە ناڵێی نێتم هەیە بەیانی بەڕۆژووە بم، بەڵکو لە دڵی خۆتایە کە تۆ بەیانی بەڕۆژووە بی. هەموو یەکێک لە ئێمە ئێستا کە شەو هەڵەسێ پاشێوە کاتەوە مەبەستی چییە لەو پاشێوکردنەوە؟ مەبەستی چییە؟ بۆ شەوانی تر هەڵناسای لە غەیری ڕەمەزان؟ مەبەستە دەوێ بەیانی بەڕۆژوو بی. ئەوە مەبەستەکە. نێت یەعنی مەبەست. نێت بە عەرەبی بە کوردی یەعنی مەبەست. مەبەستت چییە؟ بۆچی ئەو ناناخۆی لە کاتی پاشێوە لە بەرەی بەیانی بەڕۆژوو بم؟ ئەمە بەدەم ناڵێی. ئەمە بە هیچ شێوەیەک لە حەدیس نەهاتووە لە قەولی سەحابەش نەهاتووە بۆیە عولەما لە مخالفەیە مخالفەی ڕێبازی پێغەمبەر صلی الله علیه و تۆ مێڵێ بەدەم زۆر کە زۆر جا قەی ناکە کاکە قەی ناکە مهم وەیە ئەو تاکیدی لێ کاتەوە بە زمان تاکیدی لێ کاتەوە ئەگەر باشە بۆ پێغەمبەر نەیکردووە صلی الله علیه وسلم ئەبێ ئاگاداری ئەو بێ هەر بیدعەیەک هەر ضەلالەیەک هەر گومڕاییەک کە کاتێک شخصێک بە باشی دانێ یەکسەر پێی بڵێ بڵێ گەر باش بوایە پێغەمبەری کرد صلی الله علیه و سلم وەکو امام شافعی رحمەتی خوای لێ بێ فەرمووی فەرمووی فاتحە ناچێ بۆ مردوو ئەگەر باش بواە ئەگەر بڕۆشتا پێخەمەری کرد سەل الله عليه وسلم لە پێغمر نەیکردو عليه سەڵات وسلام ئەوانە مخالفاتن یەکێکە لەو مخالفاتانەی لە مانگی ڕەمەزانە بە تایبەتیە بینین ئاگاداری ئەم مخالفەیە بن هەر کەس پێویستە قورآن بۆ خۆی بخوێنێ بەڵام دەبینین حەلقەیەک دروست دەکرێ لە زۆر لە مزگەوتەکان دە کەس بیست کەس یا پەنجا کەس پێیان دەوترێت هەرێکەی سەفحەیە بخوێنە ئەو سەفحەیە خوێنێ ئەو سەفحەیە خوێنێ دەڵێ ئێ هەمومان چیمان کرد پێکەوە جزێکمان خوێن نەوەڵا کاکە پێکەوە جزێکرد نەخوێنەوە هەر کەس بۆ خۆی ئەمە کوا پێغەمەر کردی صلی الله علیه وسلم یەک حەدیثم بۆ بێنە پێغەمەر صلی الله علیه وسلم فەرمووی بێتی کۆ ببنەوە هەر یەکەی بەشێک بخوێنن تا جوزەکە تەواوەکەن شتی وامان نییە لە زۆر مزگەوت دەوا بینی ئەمە غەڵەتە برا بە ڕێزەکان دابنیشە لە ناو مزگەوت قوتابیان کۆ بکەرە و حەلەقیان پێ دروستکە تۆ وەرە بەس ئەم مانگی ڕەمەزانە بەس بەس فاتیحە فێری ئەو ئەولادانە کە زۆرت کردووە بەس فاتیحە فێریان خوێندنی فاتیحیان فێر کە وەکو خۆی هەر لە بیدایەت غەڵە دەکات دەڵێ بسم الله الرحمن الرحیم بڵێ بڵێ بسم الله الرحمن الرحیم زمانت ڕاست کەرەوە کوڕی من زمان ڕاست کەرەوە الحمد لله رب العالمين العمد ئەو مەعناکەیەتی بەس کە بڵێ خوایە دەتپەرستم یعنی محتەمەلە کەسی تریش بپەرستی لەگەڵی ئێستا بۆ نمونە بنمونێک لە خۆمان دێنینەوە ئەگەر من بڵێم فلانە کەس مەسەن هەر تۆم خۆشەوێ یان بڵێم تۆم خۆشەوێ مەسەن ئەگەر بڵێم هەر تۆم خۆشەوێ یعنی کەس ترم خۆش ناوێ لەوەی کەوا مەبەستمە یعنی هەر تۆ هەر تۆ بەس بە تەنها تۆ یعنی دیارە ئەو کاتە معناگەی چییە لە تۆ زیاتر نا بەزەگەروتم خەڵکم خۆشەوێ معناوایە یعنی مجموعەیەکی خۆشەوێ ئەو کاتە ئەوە ناگەینەکە فلان کەسی خۆش بیست بەسەر کەسی تری خۆش نەوێت جا لەو معنای فاتحە زۆر گرنگە تێبگەین تۆ ئەڵێی هەر تۆ دەپەرستم هەر لە تۆش داوای یارمەتیەکەم ئینجا با ئەمڕۆ تەماشا بکەین بزانین ئایا ئەولادەکانمان گەورەکانمان ژنەکانمان پیاوەکانمان بەس خوا دەپەرستن یاشتی تریش دەپەرستن نەوەڵاشتی تریش دەپەرست پەرستن نزانی یعنی چی خۆ پەرستنەرۆ نیە تۆ ڕکوعێک بەری سجودێک بەری تەواو شوێنکەوتنی هەر ڕێبازێک پەرستنی ئەو ڕێبازەیە. بە قسەکردنی هەر کەسێ لە غەیری فەرمانەکانی خوا پەرستنی ئەو کەسەیە. حەتتا خۆت ئەگەر بە قسەی خۆت بکەی لە غەیری خوای تەبارک و تەعالا بە پێچەوانەی خوای خوای تەعالا ئەڵێ نوێژ کە نەفس ئەڵێ نوێژ مەکە ها لێرە تۆ بووی بە عەبدی خۆت نەبووی بە عەبدی خوا بۆیە عولەمای سەحابە هەموویان فەرمی نوێژ نەکەر کافرە چونکە خوا پێ دەڵێ نوێژ کە تۆ ئەڵێ نایکەم نایکەی بە قسەی خۆ دەکەی وایە یان نا لەبەرەوە یەکی چکەش لە مخالەفەتەکانی ئەو مانگی ڕەمەزانە ئەوەیە خەڵگەیە بە ڕۆژووە بێ نوێژ ناکە وەڵی کاکە هیچ لێ قوبڵ ناکرێت ئەگەر نوێژ نەکەی ڕۆژوشت لێ قوبڵ ناکرێت داواکەم لە خوای جل و علا لێمان خۆش بێ لە گوناهەکانمان ببورێ لە دایک و باوکمان کە بە ئیمانەوە ئەگەر ڕۆشت بێتن ومسلمانان ئەوانەی بە ئیمانەوە ڕۆژ بشکایەتەکە فەرمی ڕب بەنەفی لەنا وەلیخوانین الذینە سەبقونا بالإیمان نابێ دوعا بکەین بۆ کەسێک کە بە ئیمانەوە نەڕۆژ بێ حتا گەر دایک و باوکە بێ گەر دایک و باوک و بە ئیمانەوە نەڕۆژ بێ نابێ دوعای بۆ بکەین ئیبراهیم دوعای بۆ باوکی کرد خی تعالا فەرمی نابێ چکە باوکت کافرە نابێ دوعای بۆ بکەین